مەبەست لە گوناهی پێغەمبەران هەر کردەوەیەکە بەش بە حاڵی ئەوان بۆ ئەوە بشێ سەرزەنشتیان بکرێ لەسەری. وینصرک اللە نصرا عزیزا. بۆ ئەوەیش کە خوا بە سەرکەوتنێکی بەهێز بەسەر دوژمنانتا سەرت بخا. وکان اللە علیما حکیما. خوا ئەو خوایە ئارامی و متمانەی ناردە خوارەوە بۆ سەر دڵی موسڵمانان تا لە جەنگا لەگەڵ کافران دڵە کوتێیان پێ نەکەوێ و لەوە نەترسن کە ئەو کافرانە زاڵ ببن بەسەریانا و باوەڕیان بە خوای خۆیان زیاد لەوەی کە هەیانە زیاتر و قایمتر ببێ سەرباز و لەشکری ئاسمانەکان و زەویش هی خوان و خوا بە هەموو شتێ ئەزانێ و خاوەنی حیکمەتە. وکان ذلک عند اللە فوزا عظیما. خوا بۆیە موسڵمانانی زاڵ کرد بەسەر کافرانا تا قەدری نیعمەتی خوا بزانن بەسەریانەوە و سوپاسی نیعمەتی بکەن و ئەویش موسڵمانان بە پیاو و ئافرەتیانەوە بخاتە ناو بەهەشتگەلێکی واوە جۆگای ئاو بە بەینیانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە و گوناهەکانیان دائەپۆشێ و ئەمەیش بەلای خواوە بەهرەیەکی مزنە. تا سزای پیاوان و ژنانی مونافیق و دووڕوویش بدا کە بە دەم موسڵمان و بە دڵ کافرن و سزای ئەو پیاو و ژنانەیش بدا کە هاوبەش بۆ خوا دائەنێن و گومانی خراپ بە خوا ئەبەن و ئەڵێن خوا یارمەتیی پێغەمبەر و موسڵمانان نادا، هەموو ئەو خراپەی کافرەکان بۆ پێغەمبەر و موسڵمانانیان ئەوێ خوا بەسەر خۆیانیانای ئەهێنێتەوە و غەزەبی لێگرتوون و لە ڕەحمەتی خۆیی دوورخستوونەتەوە و ئینا ئەرسەلناک شاهیدا وموبەشیرا ونەذیرا. ئەی محەمەد ئێمە تۆمان ناردووە بۆ ئەوەی ببی بە شایەت لەسەر گوفتار و کرداری ئوممەت و مژدەی بەهەشتیان بدەیتێ ئەگەر فەرمانبەرداری خوا بکەن و لە سزای خوایان بترسێنی کە لە ڕۆژی قیامەتا سزایان ئەدا ئەگەر گوێی بۆ شل نەکەن. بێ گومان ئەو عەرەبە دەشتەکیانەی پاش کەوتن و بەدەم بانگەوازەوە نەهاتن بۆ غەزای بت پەرستەکانی قوڕەیش لە شەڕی حودەیبیەدا کە چاویان پێت کەوتەوە پێت ئەڵێن ماڵ و دارایی و ژن و مناڵمان خەریکیان کردین و نەمان توانی بێین لە غەزادا بەشداری بکەین ئەمانە بە زوبان شتێ ئەڵێن کە لە ناو دڵیانا نیە و باوەڕیان پێی نیە جا تۆیش لە وەڵاما پێیان بڵێ ئێوە لەبەر ئەوە نەبوو نەهاتن بۆ غەزا و بەشداریتان تیا نەکرد کە بە ماڵ و دارایی و ژن و مناڵتانەوە خەریک بوون لەبەر ئەوە بوو کە گومانتان وابوو هەرگیز پێغەمبەر و موسڵمانان بە ساغی لەم غەزایە ناگەڕێنەوە بۆ ناو کەس و کاریان و ئەم گومانە لە دڵتانا ڕازێنرابووەوە و گومانی خراپتان برد و تاقمێکی فەوتا و ڕەنج بە خەسار بوون لای خوا چونکە بیروباوەڕێکی بۆگەنتان هەیە. بێگومان ئەو عەرەبە دەشتەکیانەی پاش کەوتن و بەدەم بانگەوازی غەزاوە نەهاتن و بەشداریان تیا نەکرد ئەڵێن، ئەگەر لەمەولا جارێکی تر چوون بۆ تاڵان وەرگرتن و چەپاو کردنی دوژمنان، لێمان گەڕێن با ئێمەش بکەوینە دووتان و لەگەڵتان بین. ئەمانە ئەیانەوێ فەرموودەی خوا بگۆڕن کە فەرموویە، نابێ هەرگیز لەگەڵتان بێن، تۆیش پێیان بڵێ. هەرگیز ناکەونە دوومان و لەگەڵمان نایەن، خوا پێشتر وای فەرمووە، ئەنجا ئەوان پێتان ئەڵێن، بۆ ئەوە نییە ناهێڵن لەگەڵتان بین کە خوا وای فەرمووە، لەبەر ئەوەیە بەخیلیمان پێ ئەبەن و ناتانەوێ هیچمان لەو ماڵی تاڵانییە دەستگیر ببێ، نەخێر وانییە، بەڵام ئەمانە کەمێ نەبێ لە ڕاستی تێناگەن. نابینا گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و شەل گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و نەخۆش گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا هەر کەسیش گوێڕایەڵ و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بێ خوا ئەیخاتە بەهەشتگەلێکی واوە جۆگە لە ئاوی بە بندا ئەڕوا و هەر کەسیش پشت لە فەرمانی خوا بکا و ملی لێ وەرچەرخێنێ خوا سزایەکی سەختی ئەدا بەڕاستی خوا ڕازی بوو لە موسڵمانان کاتێک کە لە ژێر درەختەکەی سەر ئاوی حودەیبێدا دەستیان خستە ناو دەست و بەیعەتیان پێ کردی و ئەیزانی چ موسڵمانەتییەک لە دڵیانایە و لە پاداشی ئەوەدا ئارامی و دامرکانەوەی خستە ناو دڵیانەوە و ترسی دوژمنی لە دڵان نەهێشتن و فەتح و وڵات گرتنێکی نزیکی لە دوژمنان لە پاداشا پێ بەخشین. ئەگەر کافرەکانی مەککە جەنگیان لەگەڵ بکردنایە و ڕازی نەبوونایە بە سوڵحەکەی حودەیبیە لە جەنگەکەیا ئەشکان و هەڵئەهاتن و پشتیان پێ هەڵەکرد و ئیتر پاش ئەوە نە دۆست و نە یارمەتی دەریان لە ناو خێڵە عەرەبەکانی دەورو بەری مەککەدا بەدەست نەئەکەوت چونکە کە لە جەنگەکەدا دۆڕاندیان کەس ناوێرێ جاریکتر هاوکاریان لەگەڵ بکا. نەیانهێشت بگاتە جێی خۆی و ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە حەزمان نەکرد ئێوە پیاوان و ژنانیکی موسڵمانی تێکەڵ بە کافران بووی لەناو ئەوانا ژیاو بکوژن بۆ ئەوەی پێ بزانن بەوە کە بکەونە ژێر پێتان و بیانشێلن و تووشی ناخۆشی کوشتنی ئەو موسڵمانانە و خوێن بژاردنیان ببن دەستی ئێوەمان لەو کافرانە نەئەگرتەوە واتە بۆیە نەمانهێشت ئەو جەنگە ڕووبدا لە نێوان ئێوە و کافرەکانی مەککەدا نەوەک ئەو پیاو و ژنە موسڵمانانەی لە مەککە مابوون بەر بکەون و بکەونە ژێر پێتانەوە و ئێوەش بەهۆی ئەوەوە تووشی ناڕەحەتی ببن، ئەمەیش بۆوە بوو خوا هەر کەسی حەز لێبێ بیخاتە بەر ڕەحمەتی خۆی و بیخاتە سەر ڕێگای ئیسلامەتی، ئەگەریش ئەو موسڵمان و کافرانەی مەککە تێکەڵ نەبوونایە و لێک جیابوونایە کافرەکانیانمان بە دەستی ئێوە سزا ئەدا بە سزایەکی سەخت. وکان اللە بکل شیء علیما. یادی ئەوە بکەرەوە کە کافرەکان غیرەتیان خستە دڵی خۆیان غیرەتی کۆنی سەردەمی نەزانی پێش ئیسلامەتی کە ناهێڵێ ئادەمیزاد مل بۆ ڕاستی کەچ بکا و موسڵمانەکانیش ویستیان لە سزای ئەوەدا هێرشیان بەرنە سەر بەڵام خوا ئارامی خستە ناو دڵی پێغەمبەر و موسڵمانان و گفتی لە خوا ترسان و وەفا بە عەهد و پەیمانی خستە ئەستۆیان و لە ڕاستیشا ئەمان شایانی ئەوە و خاوەنی ئەوە بوون و خوا ئاگای لە هەموو شتێ هەیە و بە هەموو شتێ ئەزانێ. لقد صدق الله رسوله الرؤيا بالحق وکفی باللە شهیدا. خوا ئەو خوایە پێغەمبەری خۆی ناردووە لەگەڵ رێبەدیی کردنی خەڵک و ئاینی ڕاست کە ئاینی ئیسلامە بۆ ئەوەی سەری خا بەسەر هەموو ئاینەکانا و خوایش بەسە بۆ شاهیدی لەسەر ئەم پایە بەرزەی کە بە موسوڵمانانی بەخشیوە. محمد پێغەمبەری خوایە و ئەوانەیش کە لەگەڵینی لەسەر کافران توند و سەختگیرن و لەناو خۆیانا بەڕەحم و میهرەبانن ئەیان بینی لە حاڵەتی ڕکوع و سوجدە بردنان داوای لوتف و ڕەزامەندی لە خوا ئەکەن نیشانەیان بە ناوچاوانیانەوە بەهۆی و لە ئەنجامی سوجدە بردنیانەوەیە بەیانی حاڵ و سیفەتیان لە تەورات و لە ئینجیلا بەم جۆرەیە و ئەمەیە، وەک چێنراوێک کە سەوز بووبێ و لق و پۆپی دەرکردبێ و هێزی پەیدا کردبێ و ئەستوور بووبێ و لەسەر ساقی خۆی ڕاوەستابێ و بە هێز و پتەوی و پێگەشتنی خۆی کشتیارەکانی شادمان کردبێ و دڵیان پێی خۆش بووبێ تا ڕقی کافرەکانی پێ هەستێنێ خوا گفتی داوە بەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لەناو ئەمانەدا کەوا لە گوناهیان خۆش ببێ و پاداشتێکی گەورەیان بداتەوە. عبداللە ی کوڕی عومەر، ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، وتی، پێغەمبەری خودا صلی اللە علیە وسلم پێی فەرمووم، مانگی دەورێکی قورئان بکەرەوە، عەرزم کرد، بە خۆمدا ڕادەپەرمووم کە بتوانم بە کەمتر خەتمەیەک تەواو بکەم، تا فەرمووی، بە هەفتەیەک خەتمەیەک بکە و لەوە زیاتری مەکە.